ئەوە جوامێری و قارەمانی نییە کە کەسێک دیل بێت بیکوژیت یان ئەتچی کەی یان ئیهانەی بکەی یان سوکایەتی پێ بکەی ئەمڕۆ ئەبینن بە ڕێستان ئەی شۆن کەوتوانی پێغەمبەر صلی الله عليه وسلم بۆ ئەوەی هەمومان ئێمە ناشرین بین لافیتێک هەڵ ئەواسن نوسرا واشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله کابرایەکە ڕوخساری خۆی پێچاوەتەوە بەس چاوی دیارە کابرایشی گرتووە پێ ئەڵێ شادمان بێنە شادمانێنە ئینجا سەری ئەبڕێت ئێخۆ هەر کەسێ وتی ئەشهد و ئەللا ئیلاه ئیلا الله و ئەشهد و ئەنە محەممەدە ڕسول الله خوێنی حرامە